پاری سی و سێ تەنها ئێوە نین کە دەبێت بژین بهێڵن تا کەسانی تریش ژیان بەرنە سەر خۆشەویستان یەکێک لەو خاڵە سەرنج ڕاکێشەرانەی کە دیزرائیلی دەیوت ئەمە بوو ممچینە لە ژیاندا کۆمەڵەکارێکی گەمژانم ئەنجام دابێ بەڵام هەرگیز لەبەر عاشق هاوسەرگیری ناکەم دیزرائیلی بەموتەی خۆی وەفادار بوو تا سی و پێنج ساڵەی هاوسەرگیری نەکرد لەو تەمەنەشدا لەگەڵ بێوەژنێکی تەمەن پەنجا ساڵەدا هاوسەرگیری کرد. ئایا دیزرائیلی عاشقی ئەو ژنە بوو؟ خۆی دەیوت نا. ئەو ژنەش ئەمەی دەزانی. ئەو ژنە دەیزانی کە دیزرائیلی تەنها لەبەر سەروەت هاوسەرگیری لەگەڵدا کردووە. هەر لەبەر ئەوەش کاتێک دیزرائیلی داوای لەم خاتوونە کرد کە ببێتە هاوسەری ئەو وتی، کە مەجالی بدات تاکو یەک ساڵ دەربارەی خو ڕەوشتی ئەو پرس و جۆ بکات و لە کۆتایی ئەو ماوەیەدا ئامادە بوو شووی پێ بکا. پێ دەچێت ئەم بەیەک گەیشتنە زۆر بێ تام و نا ئاسایی بێ بەڵام بەم جۆرە نیە. ئەوان سی ساڵ پێکەوە ژیان و پاش چەند ساڵ کاتێک دیزرایلی بە گاڵتەوە دەیوت ماری ئان دەزانی کە من عاشق نەبووم و لە بەر سەروەت و سامان لە گەڵتدا هاوسەرگیریم کرد؟ خاتوو ماریئان وەڵامی دایەوە، ئەمە دەزانم، بەڵام بڵێ بەو ناسینەی ئێستات گەر دەدویست ئەم کارە سەرلەنوێ ئەنجام بدەیت، ئایا لەبەر عەشق لەگەڵ مندا هاوسەرگیریت دەکرد؟ دیزرائیلی بە واقیعی و بە ڕاستی دەیوت، ئەمە زۆر ڕاستە کە دەیڵێیت. ماریئان ژنێکی زۆر گرنگ نەبوو، بەڵام لە هونەری بەڕێوەبردنی پیاودا وەستابوو. ئەو هەوڵی نەدا خۆی زیرەکتر لە دیزرائیلی پیشان بدا. پاش نیوەڕۆکان کە دیزرائیلی ماندوو و کوتراوە دەگەڕایەوە بۆ ماڵەوە گوێی لە چەنەبازی و قەرە چەناخییەکانی ماری ئان دەگرت تاکوو ماندوێتییەکانی نەدەما و بە قسەی خۆی، ماڵ بۆ ئەو شوێنێک بوو کە هاوسەرەکەی لەگەڵ ئەو کەموکوڕییانەی کە هەیبوو بۆ ماوەی سی ساڵ لە باسکردن و ستایشکردنی مێردەکەی وازی نەهێنا. بەرەنجام چی بوو؟ دیزرائیلی دەیووت، ئێمە سی ساڵە پێکەوە هاوسەرگیریمان کردووە، من هیچ کاتێ لە هەڵسوکەوت لەگەڵیدا تووشی بێتاقەتی نەهاتووم. ئەمە ڕاستە کە ماریئان کامڵ و بێ کەموکوڕی نەبووە، بەڵام دیزرایلی ئەوەندە عاقڵ بوو کە مۆڵەتی پێ بدات هەر ئەوەندە بێت کە هەیە. ڕێی بیری خۆی دەکردە پێ و لە ژێر تیشکە گەرمەکانی عەشقی ماریئاندا گەرماوی هەتاوی دەگرت. ماریئان ڕاوێژکار، هاودەم و یاوەری مێردەکەی بوو. دیزرایلی هەر شەوە لە کۆڕە گشتییەکاندا بەم هۆیەوە بەرەو ماڵەوە بە هەڵەداوان دەچوو چێ لە هەواڵەکانی ڕۆژ ئاگادار بکاتەوە. بۆ ماوەی سی ساڵ ماریئان تەنها لەبەر خاتری دیزرایلی دەژیا و دەیوت. سەروەتەکەم تەنها لەبەر ئەوە دەوێت کە دەتوانێت خۆشی مێردەکەم دەستەبەر بکات. هنری جیمس دەڵێ، خاڵی سەرەتا لە ڕووبەڕووبوونەوە لەگەڵ خەڵکدا دەبێت لەبەرچاومان بێت ئەمەیە کە مۆڵەت بدەین ئەوان لەو ڕێگەی کە بۆ بەختەوەربوون هەڵیانبژاردووە بەپێی لیستەی خۆیان هەنگاو بنێن هەڵبەتە بەو مەرجەی کە ئەوان گرتوویانەتەبەر نەبێتە هۆی ئازاری ئێمە. لولاند. فوسترود لە کتێبەکەی خۆیدا بە ناوی گەشەی دوانەکان لە خێزان دا دەنووسێ، سەرکەوتنی سەرکەوتن لە هاوسەرگیریدا تەنها ئەوە نییە کە کەسێکی گونجاوی خۆمان پەیدا بکەین، بەڵکوو سەرکەوتن لەوەدایە کە ئێمەش کەسێکی گونجاو بین. کەواتە ئەگەر دەتانەوێت ژیانێکی شاد و بەختەوەرتان هەبێ، ڕێسایەکی تری ئەمەیە، هەوڵ بدەن خۆتان لەگەڵ سەلیقەی هاوبەشی ژیانتاندا ڕێک بخەن. بەڕێزان گەیشتینە پاری سی و چوار. خۆگرتنەوە لە ڕەخنەگرتنی نابەجێ. سەختترین ڕکەبەری دیزرائیلی لە ژیانی کۆمەڵایەتیدا سێرد گلادستۆنە. ئەمە جێی سەرنجە کە گلادستۆن هەروەک دیزرائیلی ژیانێکی ژن و مێردایەتی بەختەوەرانەی تێپەڕاند. ولیام کاترین و گلادستۆن پەنجا و نۆ ساڵ بە سۆز و خۆشەویستی نەپچڕاو پێکەوە دەژیان. گلادستۆن کە لە دەرەوەی ماڵ و لەناو کۆمەڵگادا و ڕەخنەگرێکی توندوتیژ بوو، تەنانەت لەسەر هەندێ مەسەلەی بچووکی ئیمپراتۆریەتی دەنگەدەنگی دەکرد و خەریکی مشتومڕ دەبوو، بەڵام لە ماڵەوە هیچ کەسێکی نەدەدایە بەر توانج و ڕەخنە. بەیانیان کە بۆ خواردنی نان و چایی لە ژوورەکەی دەچووە دەرەوە و دەیبینی کە هێشتا ئەوانی تر لە خەودان، ئارام ئارام هەنگاوی دەنا و ئاوازێکی لەسەر خۆی لە ژێر لێوەوە دەگووت و بەمجۆرە ئەندامانی تری خێزانەکەی ئاگادار دەکردەوە کە گرفتارترین پیاوی ئینگلیز بە تەنهایی لە نهۆمی خوارەوەدا چاوەڕێیە. پیاوە دیپلۆماتە و ئەم کەسە وردەکارە زۆری ڕق لە ڕەخنە و توانجی ناو خێزان بوو. دوروتی دیکس کە خوێندنەوەیەکی بەرفراوانی لە زەمینەی هۆکارەکانی بێ ئاکامی ژیانی ژن و مێردایەتیدا هەیە دەڵێ، زیاتر لە سەدا پەنجای ئەو ژن و مێردانەی کە تووشی شکست دەبن بەو هۆیەوەیە کە خەونە ڕۆمانسییەکانی سەرەتای هاوسەرگیری بە هۆی پێکدادان لەگەڵ تاشە بەردە گەورەکانی واقیعییەتە نەخوازراوەکانی ڕەخنە تێکدەشکێن. ئەم ڕەخنانەش بە شێوەیەکی ئاسایی ناوبۆشن، بەڵام ماڵوێرانکەرن، کەواتە ئەم ڕێسایەشتان لە یاد نەچێ، لە ڕەخنەگرتن بە دوور بن. بەڕێزان گەیشتینە پاری سی و پێنج. ستایش و پیاهەڵدان. کاتێک کە ژن و مێرد لەگەڵ یەک لە ماڵ دەچنە دەرەوە و دەچن بۆ گەڕان و پیاسەکردن بە شێوەیەکی ئاسایی پیاو سەرنجی لای خەڵکانی ترە بە شتی، بەڵام ژن زیاتر سەرنجی ژنان دەدات تا بزانێت چ بەرجێکیان پۆشیوە و یاخود چۆن ئارایشتیان کردووە، لە خەیاڵی خۆیدا خۆی لەگەڵ ئەوان بەراورد دەکا. بۆها تایبەتمەندی ناو ژنان پیاوان دەبێت ئەو هەوڵەی کە ژنان بۆ خۆ جوانکردن و خۆ پۆشتەبوون ئەنجامی دەدەن بخەنە بەر ستایش و ئافەرینکردن، کاتێک کە مێرد لەمەڕ هەوڵەکانی هاوسەرەکەی بێ بایەخ بێت، ئەوە ئەو ناچار دەکات کە بە کرداری پێچەوانە سەرنجی مێردەکەی ڕابکێشێ. نەنکی من کە چەند ساڵ لەمەوبەر لە تەمەنی نەوەت و حەوت ساڵیدا گیانی سپارد، بەر لە مەرگی بە شێوەیەک تووشی لاوازییەکی گشتی بە تایبەتی لاوازی لە بینیندا بووبوو کە منداڵەکانی لە یەک جیا نەدەکردەوە، بەڵام هەر ئەم پیرێژنە کاتێک کە وێنەی لاوێتیان دەدایە دەیوت، پێم بڵێن بزانم کە لەم وێنەیەدا چ جلێکم لەبەر کردووە؟ جێی سەرنجە کە پیرەژنێک لە حاڵی مەرگدا هێشتا حەز دەکات بزانێت پەنجا ساڵ لەوەوبەر چ جلێکی پۆشیوە و لەو بارودۆخەدا ئایا جوان بووە و سەرنجی خەڵکی ڕاکێشاوە یان نا. سەرنجدان لە هاوسەر دەبێتە هۆی ڕێزگرتن و پێزانین و بەم جۆرە ژیانی هەردوولا ئارام و بەختەوەر دەبێ، هەر لەبەر ئەم خاڵە گرنگە بەبێ ڕیا و ڕووکەش و ڕاستگۆیانە هەستن بە ستایشکردن و پیاهەڵدانی هاوسەرەکانتان و لە ئاستیاندا بێهەست مەبن.